کە زەرورە ڕۆژانە بەبیر خۆمانی بێنینەوە دەچینەوە سەر زنجیرە باسێکی پێشتر جەنابتان لە یادتانە ئینشاءاللە کە باسی مردن و تەعزیە بوو بەهۆی مانجی مەولودی پێغەمبەرەوە صلی الله عليه وسلم لەو باسە دابڕاین بەڵام چەند بەڕێزێک بە تەلەفۆن و بەبینین بە بیریان خستمەوە کە درێژە بەو باسە بدەم بە تایبەت خەڵکانێک داوایان لێکردم کە مردووی ئازیز و خۆشەویستیان لێ مردووە بەڕاستی ماوەیەکی زۆریشە بەڵام بەردەوام لە دڵناڕەحەتیدان بەڵکو لە ڕوانگەی قورئان و فەرموودەکانی پێغەمبەرەوە صلی الله علیه وسلم وتارێکیان پێشکەش بکەین کە خوا بیکا بە مای سێبوری دڵ و دەروونیان ان شاء الله بۆیە وڵامی داواکەی ئەوانم دایەوە و بە پشتیوانی خوای پەروەردگار وتاری ئەمڕۆمان بۆ خۆمان سەرەتا دواتریش بۆ ئەو کەسانەی کە کە ئەمە معڕزە هەموو کەس تووشی ببێ ڕۆژانە ئێمە باسی مردن دەبیستین ئەو مردوانە هەمووی لە ماڵێک دەڕۆنە دەرەوە مردووەکان زۆرجار کەلێنی گەورە لە دڵی کەسانی زیندوودا دروست دەکەن ئومێدەوارم لە قافی خوای پەروەردگار ئەم قسانە خوا بیکا بە مایەی ئارامی دڵ و دەروونی ئەو کەسانەی کە بەڕاستی ئێستا ناڕەحەتن بە لەدەستچوونی ئازیزانیان خوا رحم بە حاڵی هەموو لایەکمان بکە و عاقبەتمان خێرکە ئینشاءاللە ئەوەی دەیبیستین بە کردەوە عەمەلی پێ بکەین و لە ژیانی ڕۆژانەماندا جێبەجێی بکەین شاعیرێک بە حەق فەرموویەتی لەو کانت الدنیا تدوم لواحد لکان رسول الله صلی الله علیه وسلم فیها مخلدا ئەگە دنیا بۆ کەسێک بمایەوە کە بە ئەبەدی تیا بمێنێتەوە ئەبوایە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هەرگیز نەمردایە کە ئەو خۆشەویستی خوایە کە ئەو سەرداری سەردار و نووری چاوانە دنیای بەجێهێشت کەواتە دنیا بۆ کەسێک باقی نامێنێتەوە و ڕۆژێک دەبێ کولی مرۆڤێک ئەم دنیای بەجێ بێڵێ و گەشتی قیامەتی هەتا هەتایی دەست پێ بکا ئەبێ ئینسان کاتێک کە مردووی لێ دەمرێ بە دوو جۆر دڵدانەوەی بکرێ یەکەم خەڵکی دڵی بداتەوە کە باسی تەعزیەم کرد لە چەند وتارێکە دووەم بۆ خۆت دڵی خۆت بدەیەوە بەم باسانەی کە بۆت باس دەکەین یەکەم ئەمە ڕێبازی هەموو کەسێکە و ئەو مردووی کە لە تۆ مردووە وەختی خۆی هاتبوو بۆیە مرد کە زوڵمی لێ نەکردووە وەختی خۆی بوو کات و ساتی خۆی بوو ئەبوو دنیا بەجێ بێڵێ و ئیتر بەوە دڵی خۆدا سوودەکە دووەم تەنها دوعای ئەوەی بۆ بکە بڵێ خوایە لە دەستەی ئیمانداران بێ چونکە مردن سێ جۆری هەیە ئەی چەند خۆشە ئینسان ناوی خۆی لە دۆستانی خوا تۆمارکا دۆستانی خوا ئەو کەسانن کە بەردەوام خۆیان لەبیرە جا سەیری دڵی خۆت کە بەردەوام خوات لەبیرە هەموو کاتێ هەر لە شتێکە دەستی بۆ دەبێ بسم الله کە لەبیرە کە لێ دەبێ و الحمدلله کە لەبیرە ئەو کەسانەی کە بەردەوام سەیری ناو دڵ و دەروونی خۆت کە ئا ئێستا دووەم، ئەو کەسانە ئیماندارن، بەڵام جار جار شەیتان لایان دەدا، ناوی خوایان لەبیر دەباتەوە، بەڵام زوو بەئاگا دێنەوە، چۆن شۆفێرێک ئەخافڵێ خەیاڵ دەیباتەوە ها خەریکە لە جادە لادا وەردەڕێ و تووشی مەترسی بێ، بەڵام کە بەئاگا هاتەوە خێرا سوکانەکە ڕاست دەکاتەوە دێتەوە سەر شەقامە ڕاستەکە، لەبەر خاتری ئەم کاتە مبارەکە لەو کەسانە نەبین کە ئەم جۆرە مردنیان بە نسیب دەبێ خوایە مردوانمان ئەهلی ئەم مزگەوتە کەم دنیایان بەجێهێشتووە لەو کەسانە نەبن کە ئەمانن پەنا بەخوا ئەوەی کە لە دڵەوە یەقینی وانەبێ کە قیامەت هەیە ئەوەی کە قەبر و قیامەت بە درۆ بزانێ ئەوەی بڵێ کە ئەمەی باس دەکرێ لە جومعەیە باسی دوای مردن و سەرەمەرە کەی ئەمە عەقڵ دەیگرێ مکذبین الضالین سەری لێ شێواوە و سەریش لە خەڵکی دەشێوێنێ خوای پەروەردگار دەفەرمێت لە ڕوح دەرچوونا بە ئاوی کوڵ بە کوڵ پێشوازی لێ دەکرێ ئاوی کوڵاتە دەکرێ بە گەرویا بۆی شادمانی پێ نەیە و تەسلیەت و جەحیم گۆڕێکی پڕ لە ئاگر چاوەڕێی دەکا جا تۆ بەس ئەوەندە دوعا بۆ مردوەکەت بکە بڵێ خوایە لە دەستەی ئیمانداران بێ ئیتر خەمی ترت بۆی مەخۆ بەس بڵێ خوا لە دەستەی ئیمانداران بێ چونکە ئەو وەختەی کە تۆ بۆی دەگری زۆر مردومان بینی زۆر ئازیزە مناڵی ساوای هەیە ژنی گەنجی هەیە برای خۆشەویستی هەیە دۆستان و ئازیزانی دڵسۆزی هەیە ئەو وەختەی لە ناو جەنازەکەدایە و دڵێت خوا باوکە بەجێمان مەهێڵە ئەو وەختەی ژن دەڵێت خوا هاوسەرەکەم بەجێم مەهێڵە و ماڵوێرانم مەکە مردوو چونکە جێگای خۆی بینیوە پێغەمبەری خوا دەفەرمێ ئەو هاوار دەکا قەدیمونی قەدیمونی تخوا بە قسە مەکەن و زوو بەڕێم کەن بۆ گۆڕەکە تخوا زوو بەڕێم کەن و بمگەیەن ناو جێگای کە چەند ساڵ بۆ ئاواتم بوو بەڵێ دەیخەینە قەبرەوە وا دەزانی تەنهایە بەڵام پێت دەڵێم بەس دوعای ئەوەی بۆ بکە ئەهلی ئیمان بێ چونکە کاتێک کە ئەهلی ئیمان بوو بەس ئەوەندەی کە لەسەر لا ئیلاهە ئیلا اللە ڕوحی دەرچوو بێ ئەگەر خستە قەبرەوە من و تۆ وادەزانین ئای کە بەتەنیایە بەڵام نەخێر تەسلیمت کرد بە جیهانێکی زۆر قەڵەباڵغ بەڵام قەرەباڵغێکی وەک ئێرە نا قەرەباڵغی دنیا زۆری نیفاقە زۆری دووڕوویە زۆری مەرامچێتیە زۆری مەسلەحەتچێتیە کە بە دەوری یەکەوەین جیهانی ئەوێ ئەو قەڵەباڵغیە وانیە جیهانێکی پاک و خاوێن جیهانێک دەگەی بە هەرچی ئیماندارە لە ئادەمەوە تا ئەو ڕۆژەی تۆ مردووی جیهانێکی پاک و خاوێن جیهانی برایەتی بێ ڕق و قینە بێ حەسودی بێ مەسڵەحەتی دنیایی کەس ئیشی دنیایی بە کەس نییە بەس لەسەر ئیمان هەمووی مردووە هەموو ڕوحیانەتەکان لێت کۆ دەبنەوە جیهانێکی ئیسراحەت بۆیە ئەوانەی کە لەم حەقیقەتە گەیشتبوون مردنیان بە شادمانی دەزانی بۆیە ڕسول الله صلی الله عليه وسلم کاتێک کە فریشتەی گیان کێشان هات بۆ لای جبریل فەرمووی پێش تۆ پرسی بە کەس نەکردووە ئەگەر حەز دەکەی هەتا قیامەت بە زیندوێتی بمێنەوە ئەگەر حەزیش دەکەی ئەوە خوای پەروەردگار ئەمانەتی ڕوح لێ وەردەگرێتەوە فەمووی بەلی الرفیق الاعلا خوایە دۆستانی سەروم دەوێ بمگەێنەوە بە ئیمانداران بمگەێنەوە بە پێغەمبەران ژیانی هەتا هەتای دنیام ناوێ بۆیە بیلالی حەبەشی بانگدەری پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بیلالی ڕەشپێستی ڕمزی ئازادی ڕەشپێستەکانی دنیا ڕەمزی عەدالەت و دادگەری و مقاوەمەت دژی زوڵم و ستەم و تاغیان لە سەرەمەرگا بوو، لە غەریبایەتی وڵاتی شامدا بوو، بێکەس بوو، کەس خزم و کەسوکاری لە دەور نەبوو. خێزانەکەی هاواری کرد، وەئە کەڕبەتاه، ئەی هاوار بۆ خۆمان، ئەی هاوار بیلال وا دنیا بەجێدێڵی، فەرمووی وامەڵێ، بڵێ، وە فەڕحەتاه! غدا نلقی الاحبە محمدا وحزبە بڵێ ئای لەو خۆشیەی بیلال چەند دەقەیەش کە چاوەڕێت دەکا بەس بە مردنت دەگەیەوە بە خزمەت محمد و هاوەڵان ئای چ خۆشیە کە چاوەڕێم دەکا کەواتە مردوو بە مردنی جیهانی خۆشگوزەرانی و فەرحی لێ دەکرێتەوە جیهانێکی قەڵەباڵغ ئەو هەموو ئیماندارە بە ملیارەها کاروانی پێغەمبەران سەد و بیست و چوار هەزار پێغەمبەر پێش پێغەمبەری ئێمە هەبووە هەمووی لە یەک باس نەدا تۆش دەچی ئەو کاروانەوە ئەزانی چ قەڵەباڵغیەکە بە ملیارەها خەڵکی لێیە تۆ خەم بۆ مردۆکەت ئەوەندە بخۆ بڵێ خوا ئیماندار بێ چونکە دڵنیا بە کەوتۆتە خۆشیەوە لە سەرەمەرگا کاتێک کە تۆ بە تەنها بە دیارەوە دانیشتووی خەمی بۆ دەخۆی ئەو وا خەریکی ڕوح دەرچوونە لەو وەختەوە یەکەم دۆست و هاوەڵی بۆ پەیدا دەبێ ئەزانن کێیە فریشتەکانی خوان فریشتە پاک و خاوێنەکان کە پێغەمبەری خوا لە حەدیسەکەی بەڕای کوڕی عازەبا دەفەرمێ بەیض الوجوه کأن وجوههم الشمس ئەوەندە دم و چاویان پاک و نورانی و سپیە دەڵێ تیشکی ڕۆژە ڕۆژ دەداتەوە پرشنگ دەداتەوە بەیانیان لە ڕۆژێکی سافا کە ڕۆژ هەڵدێت چەند جوانە دەم و چاوی مەلایکە لەوە جوانترە ئەفەرمێ لە لای سەرەوە دادەنیشتن قورئانەکە دەفەرمێ ونحن اقرب الیه منکم ولكن لا لا تبصرون والله ئەو فریشتانە لە ئێوە لێی نزیکترن تۆ ئەوا دەستت بە سەری مردوەکەتەوە فریشتەکە لە تۆ لێی نزیکترە لە لای گوێیەوە بەڵام ئێوە بە چاو نایان بینن بە چاو نایان بینن ئەوانەی چواردەوری دەڵێن بڵێ لا اله الا الله هەندێ دەگریا هەندێ دوعای بۆ دەکا لەو کاتەدا مردوو بەس سێ خەمی هەیە ئەوەی کە خەڵکی کوشتووە ڕێک دیمەنی ئەو کوشنە دێتەوە بەرچاوی فلیمەکە لێ ئەدرێتەوە یەک زلت بە ناحەق لە هەر کەسێک دابێت لە ڕۆژێ لە ڕۆژان وەڵی لەو سەرە مەرگە دیمەنەکەی وەکو شیتێک دێتەوە بەرچاوت جا لە بچووکترین گوناوە تا گەورەترینی حیساب کە ئاوا شریتەکان دێن ئەو ئینسانە دەترسێ دەڵە خوایە تازە بە هیلاک چووم چۆن بەم هەموو گوناهەوە بێمە حزوری تۆ خوایە ئەو فریشتە بە گوێیا دەچێت پێن دەڵێت لا تەخەف مەترسە چونکە تۆ کە گوناهت دەکرد شانازیت پێوە نەدەکرد کە گوناهت دەکرد لەناو خەڵکا باست نەدەکرد کە گوناهت دەکرد یەکسەر گوت ئەستەغفر الله خوایە پەشیمانم خوایە تۆ خوایەکی من لە ترسی تۆ واز لەو گوناهە دێنم گوناهێکت کردووە توشی هەر گوناهێک بووی برای ئیماندارم خوشکی بەڕێزی ئیمانداری ئەهلی جمعە و جەماعەت تۆ فریشتە نی ئێمە فریشتە نین خوا تەکلیفی لە من و لە تۆ نەکردو گوناح نەکەین بەس ئەوەندە هەیە سوور مەبە لەسەر گوناح گوناحێکت کرد هەر چەند گەورە بێ ئەگە تەوبە لێ کرد جارێشکە نەگەڕێەوە سەری خوا لێت خۆش دەبێ چونکە زانیوتە خوایەکەیە لە حەدیسی قودسیا خوا دەفەرمێ قەد و ترس لەسەر بەندەی خۆم کۆ ناکەمەوە ئەوەی لەم دنیادا لێم ترسابێت لە سەرەمەرگ و قیامەتا نایترسێنم ئەفەمە لا تەخەف مەترسە خوا لێت خۆش بوو مەترسە لەو گوناهانەت خوا پاشی کردوویەوە لە گونا دوم محزون او مردو محزونی ماڵ و منداڵێتی دەڵە خوایە من بەو هەمووینەی کاسپیم دەکرد شەو ڕۆژم خسپۆ سەرێک بەس ئەو منداڵانە محتاج نەبن خوایە کە من مردم چێ نازی ئەو منداڵە ساوایانە هەڵگرێ ئەی خوایە چێ کاسپیان بۆ بکە خوایە تۆ بڵێی محتاج بە دەستی نامەردێک نەبن خوایە ئەو ژنە گەنجەم تۆ بڵێی ژیانی چۆن بگوزەرێ ئەفەمە لا تەحزەن و یەک تۆز مەحزون و خەفەت بار مەبە بۆ ئەویش ئەو خوایە هەر ماوە کە ئەڕەزاقە تۆ ڕازقیان نەبووی بەس تۆ ئەوەندە هەبووی خوا کردبووی بە وەسیلەیەک بۆ ژیاندنی ئەو ماڵ و منداڵە تۆش نانخۆری سەر سفرەی ئەڕەزاق بووی کە مەرزوق مردووە نانخۆر مردووە ناندەرەکە کە ئەڵڵایە هەر ماوە مەحزون مەبە و خەمی ئەو مناڵانە نەبێ لە دوای تۆ ژیانیان گوزەرانیان باشتر دەبێ ئەوەشی بە گوێیا ئەدا سێیەم ئەی خوایە تۆ بڵێ جێگان بەهەش بێ سێیەم مژدەشیە داتێ و ئەبشیڕوا بالجەنەتی اللەتی کنتم توعدون مژدە لێ بێ ها ئەوە سیر کە دەفەرمێ سیری کە دیمەنی شارێک مەنزەرەتان بینیوە شارەکە هەرچەند گەورە بێ دەتوانین لە یەک فلیمی بچووکە لە موبایلەکە بیبینی ئەفەرمێ ئەو شوێنت بینیوە ئەڵە ئەرە وەڵڵا ئەوە شوێنی تۆیە بەهەشتا ئیتر هەرچی خەمە نایمێنێ پێغەمبەری خوا صلی اللە علیە و سەللەم کە ئەم ئایەتە هاتە خوارەوە فەرمووی چۆن سوراحەیەک ئاوی لێ دەکەوێ خوارەوە ئەو ڕوحە بە ئاسانی ئاوا بەرەو شوێنی مەنزڵگای خۆی دەڕوا و دێتە دەرەوە ئەزانی ئەوە ڕەفیقی یەکەم کە فریشتەیەتی پێی دەڵێ مژدە لێبێ بیڕەبین غەیری غەضبان یەک تۆز مەترسە دەڕۆی بۆ لای خوایە کە لێت تووڕە نییە مادام ئەهلی ئیمانی ئەمجا دەیخەینە قەبرەوە وامان زانی کە بەجێمان هێشت غەریبە بەڵام عەرزم کردن خستمانە جیهانێکی تایبەتیەوە جیهانی ناو قەبر هەر ئەوەندەی ناڕەحەتە تا ڕادێی چونکە زۆری فەرقە لەگەڵ ئێرە تۆ لەو خانوە گەورەدای جاری وایە دڵی جێگام تەنگە کەچی لە یەک مەتر ئەرزا دەبێت جێگات بێتەوە بۆ ئەوەی لەگەڵ ئەو جیهانە نوێ ڕابێی فریشتەکان دێن بۆ ئەوەی دڵت بدەنەوە چەند پرسیارێکی خۆشت لێ دەکەن ئەو پرسیارانەی ناو قەبر بۆ ئیماندار بەڕێزان زۆر ئاسانە وەڵڵاهی زۆر ئاسانە ها تەلەبەیەک لە عەشرا ئەوائیل بێ و لە زیرەکە هەرە یەکەمەکان بێ ئەگەر نەقڵ بێ لە مەکتەوێکەوە بچێتە مەکتەوێکی تر خوا خوایەتی پرسیاری لێ بکەن بۆی زیرەکیەکەی دەرکەوێ بۆ مامۆستاش جاویا پرسیار لە تەلەبە دەکا بۆی تۆزە ڕووی بکرێتەوە ئینسانی ئیماندار لە قەبرا وەکو ئەو تەلەبە زیرەکە وایە بۆیە هەر بۆ خۆشی لێ دەپرسن خوا کێیە ئەوەندەی ناوی خوا پێ خۆشە خواخواتی ناوی خوای لابێنن بۆیە بڵێ الله و ڕبی هێندەی پێغەمبەر خۆش ویستۆ خواخواتی ناوی محەممەد مستەفای گوێ لەبێت کێ پێغەمبەرتە محەممەد صلی الله عليه وسلم ئەوەندەی ئەم دینە خۆش ویستووە خواخواتی باسی دینی لێ پرسن کام دینت هەبووە خێرا بڵێ ئیسلام هەر زوو وڵامی فریشتەکان دەداتەوە ئەمجا حەزرەتی عومەر لە پێغەمبەری خوای پرسی ئەی پێغەمبەری خوا یعنی من لەو قەبرەدا ئێستا عەقڵ و ژیریم چۆن ئیش دەکا چۆن خوا و پێغەمبەر و ئەم ئیسلامەتێم لەبەر چاوە و هەوڵی بۆ دەدەم لە قەبرەکە ئا ئەوە ئەم عەقڵم ئیش دەکا فەرمووی نەعەم کە هەیئەتیکە الیوم ئەرە وەڵڵای ئەو عەقڵەت وەکو ناو ئێستا ئەم ژیانی لێ دێتەوە دەفەرمی بەخوا خەمم نییە زۆر بە ئاسانی دەتوانم وڵامی فریشتەکان بدەمەوە لەو کاتەوە پێغەمبەری خوا صلی الله فەرمووی کە پرسیارەکانی لێ دەکرێت دوو فریشتە کە بەجێ دێڵن ئینسانێکی بۆن خۆش ڕووگەش دڵگەش ئەها زۆر جار خەفەتبار بووی تەماشاکە کەسێکت چاو پێکەوتووە هاتووە بۆ دیدەنیت هێندە محتەرەم و جوان و زمان شیرین بووە هەر بە سێ چوار قسە دڵت کراوەتەوە پێغەمبەری خوا سەڵام فەرمووی لە قەبرەکە ئینسانێکی ئاوا دێ بۆ لای بۆنی خۆشە جلی جوانە دڵ و دەروونی کراوەیە قسەی خۆشی بۆ دەکا ئەڵێ ئەبشری بڕضوان من الله وجنات فيها نعيم مقيم مژدە لێ بێ خوا لێ ڕازیە مژدە لێ بێ خوا لێت ڕازیە مژدە لێ بێ ئەم قەبرە کە ئێستاوە بە خۆشی لێ بینی ئەمە هەشتێکی بچووکە چەندین باخ و باخاتی بەهەشت چاوەڕێت دەکا هەر ئەوەندەی ماوە قیامەتدا بێ بگەی بە بەهەشتە ئەسڵەکە کە سەرەتاکەی لەم باخچە بچکۆلەی قەبرەوە دەستی پێکردووە ئەویش دەڵێ حەی ڕەحمەتی خوا لێبێ توخوا تۆ چ کەسێکی باشە وەڵڵای من ئینسانی وەکو تۆ بەڕێز و ڕێک و پێکم تا ئاستا نەدیوە ئاوا دڵخۆشت کردم هەی خوا دڵخۆشت کە ئەڵێ ئەنا عەمەلوکە صالح من کردەوەکانی خۆتم کردەوەکانی خۆتم بووم بەو ئینسانە بۆی هاودەمەت بم تا قیامەت نەهێڵم وەڕز بێ توخوا با کردەوەی جوان بکەین واللهی ئەو خەڵکەی کە تۆ خوای بۆ دەڕەنجێنی وەڵڵاهی بۆ سەر قەبرانیش لەگەڵ تا نایە جاری وا هەیە هەر زۆر دڵسۆزت بێ لەسەر لێواری قەبرەکە نایەتە ناو قەبرەکە بەڵام ئەنا عەمەلوکە الصالح کردەوەکانی خۆت هەتا هەتا لەگەڵ تا دەمێنێتەوە و دڵت دەداتەوە ئەفەرمێ کە ئەم مردوو ئەوە دەبینێ کە ئاوا جێگای خۆشە کە ئاوا لە خۆش گوزەرانیە ئەڵێ خوایە یەک داوام هەیە بەڵام وەڵڵاهی خوا لێم خۆش بوو خوایە خۆزگا ئەو خەڵکە بیانزانێ چۆن خوا ڕێزی لە من گرتووە بەس ئاواتی ئەوەیە خۆزگە خەڵکی دوای خۆم ئەو ماڵ و منداڵم هیچ کە خەفەتبار نەبوونایە بۆم بیانزانیا من چ لە خۆشیەکەم ئەو مردو ئازیزەت کە ئێستا بەردەوام ئەو بەڕێزانەی کە دڵن دڵمان دەکوڵێ بیر بکەوە بەڕێزەکەم خۆشەویستەکەم مردوەکەت ئاواتی ئەوەیە تۆ بزانی ئەو لە چ خۆشیەکایە چۆن خوای گەورە ڕێزی لێگرتووە ئەمجا فریشتەیەک پێی دەڵێ بخەوە ماوەیەک ئیسراحەت بکە خەوێکی هێمن و ئارام پێغەمبەری خوا صلی الله فەرمووی سەر دەکاتە سەر ئەو بەردەی کە بۆ داناوە ئەو خۆڵە فەرمووی ئینسانێک کە لە ژیانا زۆر زۆر زەبون بوو بێ هەر ڕۆژەی لە دەرچی کەسێکی نامەرد بوو بێ هەر ڕۆژەی لە خانوویەک کرابێتە دەرەوە ئەها بهێنە بەر چاوی خۆت ئەوەڵ جار کە خانوویەک بە دڵی و دەروونی خۆی ساز دەکا هەرچی عیب و کەم و کوڕی بێ لە خانووەکە ئاشکی نابا ئەوەڵ شەو کە تێیا دەخەوێت خوا هەموو ماندووبوونی ڕابردووی لەبیر ناچێتەوە ئەڵێ ئۆخەی ئەوە منیش وەکو خەڵک بووم بە خاوەنی خۆم چەند ئیسراحەتە ئەو مردووە لەو قەبرەدا ئەو خەوە خۆشەی هەیە یەکەم جار کە دەخەوێ ئەفەرمی ئەمجا خەڵکی لێ کۆ دەبنەوە فەتەتیه ئەڕواح المؤمنین هەرچی ڕوحی ئیماندارانی ئەهلی ئەو قەبرستانەیە دێن بۆ لای کەس و کار ناسیاوان دۆستان فیستخبرونه عن معارفهم من ئەهلی الأرض لە ناسیاوانی سەر ئەرز لێی دەپرسن ئەو دەڵێ ئەرێ دراوسێکەم چۆنە ئەو دەڵێ ئەرێ براکەم بە چۆنە ئەو دەڵێ ئەرێ باوکم چۆنە ئەڵێ تخوا خێزانەکەم بە گەنجی بەجێهێژ ئەرێ حاڵی مناڵەکانم چۆنە هەموو لێی دەپرسن فریشتەیەک پێی دەڵێ دەعوه حتا یستریع دەتخوا جارێ وازی لێبێنن چونکە تازە ڕۆحی دەرچووە هێستا گەرمای ڕۆح دەرچوون لە لاشەیە ماوە وازی لێبێنن با تۆزە پشوویەک بدا ئەمجە دوای پرسیاری لێ بکەن ئەفەرمێ فلهم اشد فرحا من احدکم بغائبه یقدم علیه ئینسانێکی خۆشەویستی زۆر زۆر نزیکت چەند ساڵ بێ لێت دوور کەوتبێتەوە ئەو لەحزەی کە دێتەوە باوەش بە یەکا دەکەی و یەکتر ماچ دەکەی چەنە دڵت خۆشە ئەو مردوانە ئەوەندە دڵیان خۆشە کە ئەو ئیماندارە چۆ بۆ لایان ئەڵێن هەواڵی دنیای پێیە ئەمجا لێ دەپرسن فڵان کەس چۆنە فڵان کەس چۆنە ئەگە بڵێ وەڵاهی زیندووە و هێشتا لە دنیادایە ئەڵێن حەمد و سەنا بۆ خوا ئای مەجالی چاکەی هەیە ئای خۆزگەمان بەخۆی هێستا مەجالی هەیە نوێژ بکا ڕۆژوو بگرێ سەدەقە بکا سەلام لە خەڵک بکا چاکە ببەچێنێ ئای خۆزگەمان بەخۆی کە لە مەزرعەی دنیادا ماوە ها ئەوان خۆزگە دەخوازن خۆزگە تۆ چاکە بکەی بۆی کە حتا یەک چاکەت زیاتر بێ قیامەتت ئاوەدانترە ئەگە بڵێن وڵی فڵان کەس مردووە ئەڵێن هاوار بە ماڵمان بەخوا فڵان کەس جەهەنەمیە بۆیە ڕوحەکەی نەهات بۆ لامان و نەمان بینیوە خەفەتی بۆ دەخۆن بەڵێ هەر کەسێ دڵ ئەمە ئەمە بەم شێوەیە دەچێت جیهانێکی ترەوە خەڵکی وا دەزان تۆ بە تەنهای بەڵام ئەمە فەرموودەکانی پێغەمبەرە صلی الله علیه وسلم بەڕێزان ئەم فەرموودانە هەمووی تصحیحم کردووە هەمووی لە سلسلەی ئەحادیسی ئەلبانیدا بە ڕەقم کراوی لامە هیچ گومانێکتان نەبێت لە ڕاستی حەدیسەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم کە ئەمانە هەمووی حەدیسی پێغەمبەری خوان صلی الله علیه وسلم هەمووی صحیحن کە ئاوا باسی چارەنووسی مرۆڤ دەکەن بۆیە دەڵێم هەر کەسێ دڵسۆزی مرۆڤ بێ هەر کەسێک دڵسۆزی ئینسانیەت بێ با ڕێگای خواناسی نیشانی خەڵک بدا با هەوڵ بدا ئیسلامەتی نیشانی خەڵک بدا بۆی ئەو قیامەتەی ئاوا ئاوەدان بێ واللهی ئەوەی کە بە ئیمانەوە بمرێ ئەوە چارەنووسێتی کە باسم کرد ئەزانی چ بەختەوەریەکی هەتا هەتاییە هەمووی خۆشی هەمووی فەرحی هەمووی شادمانی هەمووی ئەوەی خۆزگە خەڵک بیزانێ خوا چەند ڕێزی لێگرتوم بەڵێ هەر کەسێ بێتە هۆی بێدین کردنی خەڵک هەر کەسێ بە تەلەفیزۆنی بە ڕۆژنامەی بە قەڵەمی ژەهراوی و بە فوی دەمی بۆگەنی بێوێ ئیسلامەتیمان لەبەر چاو ناشرینکە هەر کەسێ بڵێ قیامەت درۆیە قەبر درۆیە محاسبە درۆیە ژیان ئەو ژیانەیە ئەمڕۆ هەیە نان ئەو نانە ئەمڕۆ لە خوانە هەر لێدە و بدزە و فەرهودکە و تاڵانکە کورە خۆ کە مردی کێ لێ دەپرسێتەوە هەر کەسێ ئەم فکرە ژەهراویە جەهەنەمیە بخاتە مێشکی لاو و گەنجەکانمانەوە لە هەموو کەس زیاتر دوژمن بە مافی مرۆڤە لە هەموو کەس زیاتر پێویستی بە دژایەتی کردن هەیە چونکە ئەو کەسەی کە کافرە ئەگە دنیات بۆ بکا بە بەهەش کە ناشیکا واللهی قیامەتت دەڕوخێنێ ئەگە فکرەی بێدینی لە ناو بڵاو کردیەوە بۆیە بۆیە ئێمە ڕقمان لە بێدینانە چونکە دەزانین چۆن دواڕۆژی ئەو گەنج و لاوانەی ئێمە بە خەسارە دەدەن کەم کە زەبوونی بارەگای خۆیان دەکەن بۆیە هەر کەسە دڵسۆزە بەم وڵاتە بەم گەلەستەم دیلە خاڵی یەکەمی ئەوەیە خواناسی لە دڵی میلەتا بچەسپێنێ ئەوە ئەس ئەوە شەرتی ئەساسیەتی ئەوە مافی مرۆڤی جێبەجێ کردووە ئەوە ڕێزی مرۆڤی گرتووە چی بۆ مردۆکەمان بکەین باشە وا مردۆکەت ڕۆیشت ئیتر وەکو پێم وتی بەس دوعای ئەوەی بۆ بکە ئەهلی ئیمان بێ ئیتر باقی خەمی لێ مەخۆ ئەی چی بۆ بکەین ئایا کە مەرد تەواو وازی لێ بێنین کە خستمانە قەبرەکەوە پەیوەندی لەگەڵمان دەپشڕێ نەخێر پێغەمبەری خوا صلی الله لە حدیثەکەی مای مسلمە دەفەرمێ كنت نهيتكم عن زيارة القبور فزوروها سەرەتا ئیسلامەتی پێغەمبەری خوا فەرمووی مەچن بۆ سەقەبران نەوەکو گۆڕ پەرستی پەیدا ببێ ئەو گۆڕ پەرستیەی ئێستا لە ئوممەتی ئیسلاما زیندوو بۆتەوە قوماشێک سین دروستی کردووە ئینگلیز دروستی کردووە تەنێک عەرەقی لەسەر خواردوەتەوە تا دروستی کردووە ئەم لە قەبرەکە ڕای دەکێشێ جرت و فرد لە قۆڵی دەبەستێ و بۆ باداری باشە پێغەمبەری خوا فەرمووی مەچنە سەر قەبران نەوەک ئەو بت پەرستێ زیندوو بێتەوە جارێشکە بەڵام کە عەقیدە و بیر و باوەڕی موسڵمانانە چەسپا فەرمووی ئەلا فەزوڕوها ئێستا بڕۆن سەردانی قۆڕەکانتان بکەن بڕۆن بۆ لای مردووەکانتان ئایا مردوو ئاگای لێیە کە تۆ سەردانی دەکەی؟ بەڵێ. بە کام بەڵگە؟ بەمانە، بەڵگەی یەکەم، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی هەر کاتێ چووی بەلای گۆڕستانێکا تێپەڕی یان سەردانی قەبرێکی تایبەتت کرد لە کەسوکار و ئەهل و بەیتی خۆت فەرمووی مەڵێ وەک خەڵکی ئێمە بەداخەوە هەر ئێستا الفاتحە نە بابە یەکەم جار سەلامی لێ بکە فەرمووی چۆن سەلامی لێ بکەین ئەی پێغەمبەری خوا لە حەدیسەکە فەرمووی ئاوا بڵێ السلام عليكم أهل الديار من المؤمنين والمسلمين وإنا إن شاء الله تعالى بكم لاحقون نسأل الله لنا ولكم العافية فەمووی سەلامی خواتان لێبێ ئەهلی ئاوەدانی و شاری تەواو و شاری بە ئاگایان لە ئیمانداران و مسوڵمانان ئیشەڵڵا ئێمەش بە ئیمانەوە بە ئێوە دەگەین خوا خۆشبەختی بۆ ئێمە و بۆ ئێوە فەراهەم بکا فەمن ئاوا بڵێ هەر بە کوردی خۆمان سەلامتان لێ بێ ئەهلی شاری ئاوەدان و ئەهلی گۆڕستانەکە ها علەما دەفەرموون سەیریکە السلام علیکم کافی خطاب چۆن لە دنیادا سەلام لە یەکێک دەکەی ئەرێ کەسێک کە نووستو بێ سەلامی لێ دەکەی بێ ئاگا بێ سەلامی لێ دەکەی نەخێر سەلام لە کەسێ دەکرێت کە ئاگای لێتە و جوابت دەداتەوە بۆیە فەمووی چۆن بۆ زیندۆکەڵێ ئەسەلام عەلەیکم بە کافی خیتاب بەویش بڵێ ئەسەلام عەلەیکم دووەم دەفەرمێ ئەهلە دیار شاری ئاوەدانی ئێمە دێین بۆ لای ئێوە ئەهلە دیار دیار بە شوێنە دەوترێ زۆر ئاوەدانە زۆر زۆر ڕازاوەیە زۆر خەڵکەکەی بە ئاگان بەڵێ یەکەم جار بەڵگەمان ئەوەیە کە پێغەمبەری خواستەزم فەمووی سەلامی لێ بکە کەواتە مردوو بە ئاگایە جوابی سەلامەکە دەداتەوە پێغەمبەری خوا فەرمووی واللهی بە ناوی خۆ دەڵێ یا ڕەبی بەخێر بێی بۆلام عەلەیکە سەلام فڵان کەزیە خوا بەخێر بێی وتیان ئەی پێغەمبەری خوا ئەگەر نەنناسێ فەرمووی دەڵێ یا ڕەبی بەخێوێ برای ئیماندارم یان یا خوا بەخێوێ خوشکی ئیماندارم سەلامی خوا لە تۆش بێ فەرمووی وەڵڵی لەو گۆڕای جواب بدەداتەوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هەرگیز یەک سانیە لە ژیانی خۆی بە فیڕۆ نەداوە قەت کاتی بێ فیڕۆ نەداوە بۆیە بەڵگەمان ئەوەیە پێغەمبەری خوا چەند جار سەردانی گۆڕستانی بەقیعی کردووە تەنانەت ڕۆژی پێش وەفاتی بە چەند ڕۆژێک سەردانی گۆڕستانەکەی کرد سەلامی لێکردن زۆر بۆیان گریا خواحافیزی لێ کردن چەند جار لە شاری مەدینە دەچوە دەرەوە دەچوو بۆ گۆڕستانی ئوحود بۆ لای گۆڕەکەی حەمزە و شەهیدانی ئوحود دەچوو لەلایان دادەنیشت سەلامی لێ دەکردن قورئانی بۆ دەخوێندن وەکو ئەوەی قسەیان بکا ئەگە باشە مردوو ئاگای لێ نەبێت تۆ بڵێ پێغەمبەری خوا کاتی خۆی بە فیڕۆدا بە بێگومان نەخێر پێغەمبەر نابێت هیچ کاتێکی بە فیڕۆ بچێ ئەگە مردوو ئاگای لێ نەبێت پێغەمبەری خوا سەردانی نەدەکرد ئەمجا خەڵکێک وا حاڵیمون لە دینی ئێمەدا کە ئینسان کە مرد هەر تا ماوەیەک سەردانی گۆڕەکەی دەکرێت هی وایە باوکی مردووە برای مردووە خێزانی مردووە هاوسەری مردووە ئەو پەڕی تا ساڵێک دوو ساڵ دەچێ بۆ لای دوای ئەو وردە وردە لە بیری ئەچێتەوە بەڵام لە دینی ئێمەدا ڕێبازی پێغەمبەر صلی الله علیه وسلم دەفەرمێ قد قد لە یادی مەکە بۆیە سنەتە کە مردوو لێ مرد کێلەکەی دەستنیشان بکەی کە پێغەمبەری خوا برا شیریەکەی ناوی عوسمان بوو لەیەک ئافرەت شیریان خواردبوو وەفاتی کرد بەردێکی درێژی گەورەی هێنا وتیان ئەمە سود بەو مردووە دەگەێنێ فەرمووی نەوەڵڵا بەس بۆ ئەوەیە قەبری براکەمی پێ بناسمەوە لە ناو گۆڕەکاندا کە هاتم سەردانم کرد بزانم ئەوە قەبری براکەمە کە عوسمانی کوڕی مەغوونە کە بەیەکەوە لەیەک ئافرەت شیرمان خواردەوە برای شیریمە بۆیە سونەتە لەسەر گۆڕەکەی بنووسی ئەمە گۆڕی فڵان کەسە بۆ ئەوەی ساڵان هاتن و چوون ساڵان بە بۆیاغ تازەی بکەیەوە نێو ناوەکە لەبیر نەچێتەوە و لەناو گۆڕەکاندا لێت وزر نەبێ دوو نمونە کۆتایی وتارەکەمە کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم بە کردەوە نیشانمان دەدا مردوو هەر چەند زمانی پێ بچێ هەر سونەتە زیارەتی بکەی نمونەی یەکەم پێغەمبەری خوا تەمەنی شەش ساڵان بوو کاتێک کە ئەو بێنازیەی کە باوکی عەبدوڵڵای جوانەمەرگ پێی نەبەخشیبوو دەستی بەسەریا نەهێنابوو، نازی باوکایەتیشی بەخشیبوو بە سنگی بە سۆزی دایکی. لە تەمەنی شەش ساڵیدا ئامینە فەرمووی محەمەد هەستە با بڕۆین سەردانی گۆڕی ئەو باوکەت بکەین کە بە چاو نەتبینی تۆ لەسکی دایکا بووی، با بڕۆین سەردانی گۆڕی ماڵانی خاڵوانت بکەی وەک خۆی خوا بیخاتە دڵیەوە پێغەمبەری خوا ڕۆژە هیجرەت دەکا بۆ مەدینە با ناسیاوێکی هەبێ لەگەڵیاندا. کە ڕۆیشتن هەفتەیەک دوو هەفتە لەوێ مانەوە. کە گەڕانەوە لە ئەبوا سەد و پەنجا کیلۆمەتر لە شاری مەدینەی منەوەرەوە دوورە لەو سەحرایەدا هیچ کەسیان لە دەور نەبوو ئافرەتێک نەبێت کە دۆستی ئامینە بوو خزمەتکاری دەکرد و زۆر دڵسۆزی بوو ناوی ئوم و ئەیمەن بوو ئەو ئافرەتیان لەگەڵ بوو ئامینە لەو بیابانەدا نەخۆش کەوت پێغەمبەری خوا بەسەریەوە ماچ دەکرد دەستی لە ملی دایکی دەکرد دەگریا لەبەر چاوی پێغەمبەری خوادا دایکی وەفاتی کرد پێغەمبەری خوا تەمەنی شەش ساڵ بوو ئەفەرمێ بە خاکیان سپار پێغەمبەری خوا چاوی لێ بوو ئەم ژنە چۆن لە مەکە هەڵدەدڕێ و ئامینەی خستە ناویەوە کەسی تریان لەلا نەبوو پاشی پەنجا و چوار ساڵ پاشی پەنجا و چوار ساڵ لەوە ئەخە چێ هەیە دوای 54 ساڵ سەردانی گۆڕی دایکی کردێ وڵا هەر نازانە گۆڕەکەشی لەکوێیە پێغەمبەری خوا کە هاتن بەرەو فەتحی مەکە لەو کاتە چارەنووسسازەی ئیسلامدا چووە سەر گۆڕی دایکی فەرمووی وازم لێ بێنن ئەفەمێ ئەوەندە گریا لەسەر گۆڕی دایکی هەموو سەحابە گریان فەرمووی دەڵێ ئێستایە کە لەبەر چاوما دایکم ڕۆحی دەرچوو هەر لە یادمە دوای پەنجا پەنجا و چوار ساڵ چووە سەر گۆڕەکەی و سەلامی لە دایکی کرد و دوعای خێری بۆ کرد نمونەی دووەمیان کاتێ هاوسەری ئازیز و بەوەفای پێغەمبەر صلی الله علیه و سلم لە حەساری شیوی ئەبو تالیبە بەهۆی هەژاری و برسێتیەوە خاتوو خەدیجەی دایکی ئیمانداران دایکی بەڕێزمان وەفاتی کرد دوای دە ساڵ دوای دە ساڵ کام هاوسەرە ئەوەندە بە وەفایە دوای دە ساڵ لە مردنی ژنەکەی چێ سەردانی گۆڕەکەی بکە وەڵڵای هەر لەبیری چۆتەوە ئەوە خۆشەویستیە ئەوە ڕێزگرتنی ئافرەتە ئەوە ڕێزگرتنی بینی ژن و مێردایەتیە خۆزگە ژن و مێرد ئەوەندە تەبا بژین لە دنیادا دوای دە ساڵ ئەم پیاوە تۆی لەبیر نەچێتەوە خوشکەکەم خوشکی ئیماندارم ئەگا ئەهلی ئیمان و مزگەوتی ئەوەندە ڕێزی ئەو مێردەت بگرە ئەگەر مردی تۆ پێش ئەو دوای دە ساڵیش بێ لە یادت نەکا چونکە پێغەمبەری خوا هێندەی خزمەت کرابوو لەلایەن خەدیجەوە ئەفەمێ لەو کاتەدا کە هاتەوە ناو شاری مەککە، وتیان ئەی پێغەمبەری خوا لە شوێنەکە خێمەیەکت بۆ هەڵدەین، فەرمووی وازم لێ بێنن دەچم سەردانی گۆڕەکەی خەدیجە دەکەم. چوو بۆ لایەوە دانیشت و فەرمووی سەلامی خوا لەسەر بێ خاتوو خەدیجە، سەلامی خوا لەسەر بێ یا ڕەبی خوا لە جیاتی من و موسڵمانان و ئیسلام خوا پاداشتت بداتەوە، سەلامی خوا لەسەر بێ ئەو خەدیجەی کە لە سەرەمەرگا بووی جوبریل لە ئاسمانەوە هات و فەرمووی ئەی محەممەد صلی اللە علیه وسلم بە خەدیجە بڵێ خوا سەلامی لێ دەکا فەرمووی بە خەدیجە بڵێ خوا سەلامی لێ دەکا مژدەی دەبێ قەسرێکی بۆ ئامادە کراوە هەرچی غەل و قەشێک بێ پێوەی نییە هەموو خشتێکی لە زێڕەویەکی لە زیوە سەلام لێبێ ئەی خەدیجە دڵنیام ئێستا تۆ لەو بەهەشتەدای کە جبریلی ئەمین فەرمووی خوا سەلام لە خەدیجە دەکا ئەوە ڕێزی ئێمەی موسڵمان و ئیسلامەکەمانە بۆ ئەو ئافرەتانەی کە بێدینەکان ڕۆژان و دانەوە بیخەڵەتێنن خوا بە جبرائیلی ئەمینی صاحبی وەحیا لەسەر زبانی محەممەد المستەفا سەلام لە ئافرەتێک دەکا لە بێوەژنێک کە پانزە ساڵ لە هاوسەرەکەی بەتەمەنترە بەڵام بە وەفایە فەرموو سەلامی خوا لەسەر بێ هاوسەری بەڕێزم فەرمووی خەدیجە گیان وا ئەزانم هەموو بیرەوەریە خۆشەکانی ژیانم ئێستا لەبەرچاوە کە ژیانم لەگەڵ تۆ گوزەراند پێغەمبەری خوا زۆر گریا لەسەر گۆڕی خەدیجە زۆر دوعای خێری بۆ کرد لەو کاتە سامناکەدا کە فەتحی مەکە فەتح الفتوحە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لەسەر گۆڕی خەدیجە مایەوە ئەگە مردوێک بە ئاگا نەبێ پێغەمبەری خوا چۆن کاتی خۆی بە فیڕۆ دەدا کەواتە مردوەکەت بە ئاگایە با دە ساڵ با پەنجا و چوار ساڵ بە وەفاتیشی تێپەڕی کردبێ سەردانی بکە بچۆ بۆ لای بێوەفا مەبە حەیفە باوچەک هەموو ژیانی بە قوربانی تۆ کرد تۆ جارێک ئامادە نەبی چی لەسەر گۆڕەکەی سەلامی لێ بکەی هاوسەرێک هەموو ژیانی لەگەڵ تۆ بەسەر برد تۆ ئامادە نەبی سەلامی لێ بکەی ئەمە ئیسلامەکەی ئێمەیە ئەمە خەیاڵ نییە ئەوە ڕێزی مرۆڤە ئەوە ئەو ڕێزەیە کە پێت دەڵێم مردوو ئەگەر مردیش هەر کەسێکە لە تۆ هەر ڕێزی لێ بگرە با پەیوەندی خۆشەویستی ئیسلامی ئیسلامی ئێمە ئەو ئیسلامەیە کە خۆشەویستی پێیە کە بزر بۆ لە ناو مرۆڤایەتیدا و خەڵک بە دوایە وێڵە لە دینەکەی خۆماندا لە بەرنامەکەی خۆماندا خۆشەویستان هەیە ئیسلامێک پێت دەڵێ خەل لە خۆشەویستانتدا نابڕێی ئەگەم مردیش هەر بەشێکە لە تۆ وەرە بچۆ سەر گۆڕەکەی دەست لە ملانی چێلەکەی بە سەلامی لێ بکە دوعای بۆ بکە واللهی ئەویش وا دەزانێ ئەو دەقەیەکە لە دنیادا لە لای دانیشتووی ئەمە باسێک بوو ئومێدەوارم ئەگەم سیدێش بڵاو دەبێتەوە بگات بە دەروونی ئەو کەسانەی کە خەمی مردوەکانیانە کە پێمان دەڵێن مامۆستا شەو ڕۆژم لێ تاڵە ئەوە ان شاء اللە تۆ دڵخۆش بە ئەو مردۆت بەس ئەوەندە دوعای بۆ بکە بڵێ خوایە ئیماندار بێ بەس دوعا بۆ ئەوەش کە بڵێ خوایە منیش بە ئیمانەوە بەو بگەم خەمی ئەون نەبێ تا زاگا ئەهلی ئیمانە خەمی خۆتت بێ خوا دەکات تۆش بە ئیمانەوە بەو دەگەی ئیتر جیهانێکی نەبڕاوەی بەختەوەری هەتا هەتا چاوەڕێتە زۆر زەرورە لە جنیانی ئەمڕۆماندا لە دنیای فکر و سیاست و خەڵەتاندنی عەولەمەی ئەمڕۆدا ئەم مردنەمان لە یاد بێ ژنانیش بۆیان هەیە سەردانی گۆڕستان بکەن ئەگەر کەسێک بڵێ پێغەمبەری خوا فەرموویەتی لە حەدیسی صحیحا لەعەنە رسول الله زوارات القبور نەعلەتی خوا لەو ژنانە بێ کە بەردەوام لەسەر قەبرانن ئەی کەسێ بڵێ مامۆستا ئەم حەدیسە چی لێ دەکەین ئەڵەم خۆشەویستەکەم ڕاست دەکەی بەڵام حەدیسەکە جوان سەرنج بدە دەفەمێت زەوارات سیغەی مبالغەیە واتە ئەو ژنانەی کە نەک بۆ سەردانی کەسوکاری خۆیان کەسە نزیک و مەحرەمەکانی خۆیان بەڵکو لەگەڵ هەموو کەسە بەرنامەی تەلەڤیزیۆنی هەبوو دەیگوت ساڵۆن هەیە ئێستا ژنان دەڕازێنێتەوە کە بۆ قەبران دەچن بۆ سەر تەعزیە خەڵک هەیە بە کۆستەر خەڵکی کۆ دەکاتەوە هەرچەند خەڵکی پیرەمەگرون هەی دەستخۆشی بۆ ئەو کارە جوانانەتان کەم سێ ڕۆژە و شتانەتان نەهێشتووە هەیە چرەی ماتەمینیەتی بۆ فڵان کەس دەڕۆی وەڵی فڵان کەس نەوەکو خزمی بایعەکەیانە گلەی لێ بکات دەچن بۆ سەر قەبران ئەمانە زەواراتن هەموو ڕۆژە لەسەر قەبران دەسوڕێنەوە ئەوانە نەعلەتی خوا لەو ئافرەتانە بێ چونکە لەوێ خەڵک تێکەڵاو دەبێ پێ لە قەبر دەنێن خەڵکی ئازار دەدەن بێ شەرعی ڕوودەدا بەڵام ئەوانەی کە بە شێوەیەکی ڕێک و پێک دەڕۆن بۆ سەردانی قەبر ئەوانە ئینشاءاللە ئەجر و پاداشتی خۆیان هەیە و فەرقی ژن نییە لەگەڵ پیاودا بەڵام بە دەستور و دا بە شەرعەکەی کە ئیسلام باسی کردووە یاڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوای عاقبەتمان بەخێر بگێڕی یاڕەبی خوا بە ئیسلام و ئیمانەوە بژین بە ئیسلام و ئیمانەوە بمرین یا الله ئەو کەسانەمان کە لێمان مردووە و دنیایان بەجێهێشتووە یاڕەبی خوا ئەهلی ئیمان بن یاڕەبی خوا ئەهلی ئیمان بن خوایە ئەهلی دیارێکی ئاوەدان و بەهەشتێکی نەبراوە بن یاڕەبی خوا ئێمەش بە ئیسلام و ئیمانێکەوە کوا سەربەرزی لای تۆمان کا با وان بگەین یا ربی خوا عاقبەتی هەموو لایەکمان خێرکەی خوا هیدایەتی گەنج و لاوەکانمان زیاتر بدەی یا ربی خوا ئەو گەنج و لاوانەمان کە لە کۆتایی امتحانەکانی کۆتاییدان یا ربی خوا رحمیان پێ بکەی یا ربی خوا مێشک و بیریان فراوان کەی قەڵەمیان بە بڕشت و نووشیان تیشکەی یا ربی خوا دەرسەکانیان باش بۆ حفظ بکرێ و زاکریان بەهێز کەی یا عەلیم عیلمیان زیاد کەی ڕەحم بە حاڵی مامۆستاکانیان بکەی و ئەجریان بدەیتەوە یا ڕەبی خوای عاقبەتی پیرەکانمان خێر کەی زەلیلی سەر جێگامان نەکەی بە پاک و خاوێنی بژین و بە پاک و خاوێنی بینەوە لیقای تۆ یا ڕەبی خوای ئەو کەسانێک کە قەرزارن دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە خوایە ئەو کەسانە یارمەتی مسلمانان دەدەن یا ئەڵڵا تۆش یارمەتیان بدەی خوایە ئەو کەسەی بەزەی بە خەڵکا دێتەوە خوایە بەزەیت پیا بێتەوە خوایە ئەوەی چاکەکارە و ئەهلی مزگەوت و ئیسلام و خواناسیە خوایە لەسەر ڕێبازی ڕاستی ئیسلام ڕاگیراومان کەی خوایە ئەو کەسانەی خراپەکارن و ڕوویان لەم نور و هیدایەت و ڕۆشنایە نەکردووە یا هادی بەڕەحمی خۆت بە هیدایەتی خۆت خوایە هیدایەتیان بدەی یا ڕەبی خوایە هیدایەتی سەر لە شێواوانی میلەتەکەمان بدەی خوایە عاقبەتی ئەم وڵاتەمان بەخێر بژێڕی دەستی دڵسۆزان و خواناسان و ئیماندارانی تێدا باڵاکەی خوای پەروەردگار داوا لێ دەکەم جارش کە هەرچی خێرە ئەومان بۆ بکەی هەرچی شەڕ و خراپەی و ئێمە نایزانین لە علمی تۆدایە خوایە لە خۆمان و ڕۆڵە و کەس و کار و خزمان و دۆستان و ئاشنایان و ئەهلی مزگەوت و دەور بەرمان خوایە